ئەرکی لە چاپدانی گرتۆتە ئەستۆ بەهیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێ. نەریتی ئەمریکایی وڵاتە یەکگرتوەکان یەکێک بوو لە ڕەخنەگرە هەرە دەنگ بەرزەکانی سیاسەتی دەستوەردانی وێرانکارانەی یەکێتی سۆڤێت لەگەڵ ئەوەشدا خۆی بنەمای دەستوەرنەدانە سیاسەتەکانی ئەوی بە تەواوی پەسند نەکرد بەڵگەشەوەیە کە لە ڕۆژانی سەتای کۆماریدا باوکانی دامەزرێنەر وەهایان پیشاندا کە لە بنەماکانی هاوسەنگی ئەوروپا گەیشتون و ڕێزیشانەگرن بە ئەم سەر و ئەو سەرکردنیش لە نێوان بریتانیا و فرەنسادا کە بە شێوەیەکی گشتی دژی ئەوە بوون هیچ لایەکیان دەستی بەسەر لاکەی تردا بڕوە بەڵام بەبێ وابەستەبوونی یەکجارەکی بە هیچ لایەکیانەوە. ڕێنوێنەکانی ئەلێکساندەر هامڵتۆنیان ئەگرتەبەر، هێمنانەترین لێکدانەوە بۆ بەرژەوەندی ئەوە لە ئەمریکاییەکان ئەخوازێ کۆمەکی خۆیان بۆ هێزەکانی ئەوروپا نەرم و نیان بکەن بەبێ بەسترانەوە بە هیچ لایەنێکیانەوە. تۆماس جێڤرسۆنیش لە لێدوانێکیشیدا کە زۆر بە ئاسانی یەکرا ئەنجومەنی وەزیرانی بریتانیا دەرکی بکردایە، کۆپییەکی ئەمریکاییانەی تیۆری هاوسەنگی هێزەکانی بە باشتر زانی. ئەبێ لە خوا بپەڕێنەوە کە هێزەکانی ئەوروپا ئەوەندە هاوسەنگ و هاوتای یەکتری بن کە ئاسایشیان پێویست بە مانەوەی هەموو هێزەکانیان بکا لە نیشتیمانەکانیاندا و بەوەش واز لە شوێنەکانی تری جیهان بهێنن بە ئاسوودەیی بژین. بەڵام تەنانەت لەو قۆناغە هامڵتۆنییەشدا کە سیاسەتی دەرەکی ئەمریکا لە زۆر لایەنەوە لە سیاسەتی هێزە ئەوروپاییەکانە چوو و پاساوەکەی زۆر جیاواز بوو. ئەمریکاییەکان ئەو کاتە وەک ئێستایان وەهایان دائەنا کە چەمکگەلێکی زۆر پایەدارتر لە چەمکەکانی دنیای بەسەرچوو و دەوڵەتەکەیان نەجوڵێنێ، کە چەمکەکانی دنیای کۆن بە بۆچوونی ئەوان ڕەنگدانەوەی تەما خۆپەرستیەکانی شانشینەکانی ئەو دەمە بوو. لە بەرامبەردا کۆماری ئامریکا وەها سەیرەکرا کە بە پێی ویستەکانی ڕێبازی ژیری ڕووناکبیرانە کارەکا، هەروەها کە لە چارەی نووسراوە وەک سیمبولێک کار بکا بۆ بەدبەختترین خەڵک، ئەوانەی ناچارکراون لەژێر ڕکێفی بێ بەزەییترین دەسەڵاتدا ژیان بەسەر بەرن. بەوەش ناکرێ ڕەفتارەکانی ئەمریکا وەک خۆپەرستیەکی ڕووت پێناسە بکرێ چونکە ئەمریکا بەپێی سروشتەکەی کێشەیەکی جیهانی پێکدێنێ هەروەک جەمس مادیسۆن لە ساڵی 1940دا دەری بڕی کاتێک گوتی بێجگە لە خۆی جیهانیش ئەوەی لەسەر وڵاتە یەکگرتووەکانە کە نمونەی لانی کەم یەک حکوومەت پێشکەش بکە کە دژی ئەم گەندەڵیە باوە ناڕزایی دەرببڕێ. ئەمە لە پرسیارێک لامانەدا سەبارەت بە ڕادەی بەدواداچوونی ئەو کێشە جیهانییە، ئەگەر ئامریکا هیوای جیهان بێ، ئایە لە سەرێتی دەستی بخاتە دەرەوە بە شێوەیەک ئەو هیوایە بێتە دی؟ ئەگەر وەڵامەکەش ئابێ، ئەوە وڵاتە یەکگرتووەکان چۆن ئەتوانێت پەیامە نێودەوڵەتییەکەی جێبەجێ بکا، بەبێ ڕووبەڕووبوونەوەی هەمان ئەو گرفتە پراکتیکیانەی لە کاتی بەکارهێنانی هێزدا تووشی ئەبن لە کاتێکدا هەرخۆی بەکارهێنانی هێزی لەلایەن وڵاتانی ئەوروپاییەوە مەحکومە کرد. ئەم تەنگژەیە لە ساڵی 1920دا کەمێک پێداگیریەویست ئەو کاتەی خەباتی گریکەکان لە پێناوی ئازادبوون لە دەسەڵاتی عوسمانیەکان شەپۆلێکی لە حەماس خوڵقاند دەربارەی ئەنجامدانی هەر کارێک بۆ پیادەکردنی بنەماکانی ئەمریکا لە کێشەی ڕزگارکردنی گەلی گریکدا. کوێنسی ئادامزی وەزیری دەرەوە باسی لە کێشە و چۆنیەتی چارەسەرەکەی کردبوو کە بوو بە ڕێپیشاندەرێک بۆ سیاسەتی دەرەکی ئەمریکا لە سەدەی دواتردا. لە هەر شوێنێک ئاڵای ئازادی و سەربەخۆیی بەرز کرابێتەوە یان لەوەدا بێ بەرز بکرێتەوە، دڵ و نزا و لە خوا پاڕانەوەی ئامریکا لەوێ ئەبێ. بەڵام ئامریکا ناچێتە دەرەوە بە دوای دڕندەکاندا بگەڕێ بۆ لەناوبردنیان. ئەو ئاواتی چاکە و ئازادی و سەربەخۆییە خوازێ بۆ هەمووان. ئەو لایەنگری خۆیەتی کە تەنها داکۆکی لە خۆیەکا، بە نەلەرزیوی دەنگی و بە هاوسۆزی کۆمەکی کێشەی گشتییەکە. ئەوەش باشەزانێ کە ئەگەر کاتێک بچێتە ژێر دروشمگەلێکەوە هی خۆی نەبن، هەتا ئەگەر دروشمی ئازادبوونیش بێ لە بێگانە، ئەوە دەگلێتە حاڵەتێکەوە کە لە هێزی قوتاربوون لە تەنگژەکە گەورەتر بێ. لە هەموو شەڕەکانی بەرژەوەندی و تەڵەکەبازی و بەرچاو برسێتی تاکەکەسی و ئێرەیی و تەماشادا ڕەنگە ببێتە دیکتاتۆری جیهان و ئەوسا فەرمانڕەوای ڕوحی خۆی نابێ. ئادامز بە پێداگرتنی لەسەرەوەی وڵاتە یەکگرتووەکان بە دوور لە بەکارهێنانی هێز پەیامە تایبەتیەکەی خۆی بگەیەنێ. دەستی بەردا لە بناغەی ئایدۆلۆژی دەستوەردانە هاوسەنگی هێزەکانی ئەوروپا. پاشەوەش بە دوو ساڵ سەرۆک جەیمس مۆنرۆ هۆکارە پراکتیکیەکانی سیاسەتی دەرەکی هاملتۆنیستی نەهێشت، ترس لەوەی ئەوروپا دەست وەربداتە نیوەی ڕۆژاوای گۆی زەوی. لە ڕێبازی مۆنڕۆدا پێشنیارەکەی ئادامز لەبارەی خۆدوورکردنی وڵاتە یەکگرتووەکان لە دەسوواردانە کاروباری ئەوروپا بوێرانە فراوانتر کرا، لەگەڵ وریاکردنەوەی ئەوروپا لە نواندنی گەمژەیی تێوەگلان لە وڵاتە یەکگرتووەکاندا، چونکە ئەو کاتە وەک مەترسییەک بۆ سەر ئاشتی و ئاسایشمان مامەڵە ئەکرێ. بە واتایەکی تر ئەوە ئەبێتە پاساوێک بۆ جەنگ. ڕێبازی مۆنرۆ دوو هێزی ئەوروپای لە حساباتی ئەمریکای باکوور وەلانا، بریتانیا و ئیسپانیا. لەگەڵ بریتانیادا کە لە هەردوو ئەمریکادا وازی لە ڕۆڵی کۆڵۆنیاڵانە هێنابوو، پەنای دایە بەر لێکگەیشتنێکی نەنووسراو، لە کاتێکدا ئیمپراتۆریەتی ئیسپانیایی لە ئەمریکای لاتیندا هەرەسی ئەهێنا. بازاد بوونیشی لەوەی کە ئەبوو بەشداری لە هاوسەنگی هێزەکانی ئەوروپادا بکە، وڵاتە یەکگرتووەکان توانای ئەوەی پەیدا کرد خۆی بۆ ئەو پەیامە تەرخان بکا کە بۆ خۆی جاڕ دابوو. ئەمریکا بەو گۆشەگیریەی لەزەتی لە سەدەی نۆزدەهەم بینی، سەرکردەکانیشی لە دوو بیرۆکەدا قووڵ بوونەوە کە لە هەر کۆمەڵگای تردا سەریان هەڵدایە وەک دژە، دەرەکەوتن. ئەکرێ بەهاکانی ئەمریکا و دامەزراوەکانی لەسەر ئاستی جیهان جێبەجێ بکرێن، بەڵام بڵاوبوونەوەیان زۆر مسۆگەرتر ئەبێ ئەگەر لەسەر ئاستی ناوخۆ تۆکمە بکرێن بەبێ ئەوەی بە کارلێکردنی سیاسیانەی چڕوپڕ لەگەڵ شوێنانی تری جیهان پیس بکرێن. بڕوای نەلەقی و متمانە بەوەی مێژوو هەردەم ڕاستەڕێیەک بووە بەرەو گەشەکردن و ئازادی و دادپەروەری زیاتر یان لانی کەم ئەبوو وابوایە کە ئەزمموی ئەمریکا هێمایەک بوو بۆ ناساندن و گزارشکردن لە گەشببینی ئەو بزوتنەوەی ڕووناکبیریەی مەینەتی و گۆڕانکاریە سەپێنراوەکان بەسەر وڵاتانی ئەوروپادا بەهۆی جوگرافیا و مێژوویانەوە ئەمی تەڵخ نەکردبوو. ئەلێکس دی تۆکۆڤێل لە کتێبی دیموکراسی لە ئەمریکادا ئەڵێ، پێشینیانی ئەمریکیەکان حەزی یەکسانی و ئازادیان بۆیان بەجێهێشتووە، بەڵام خوا ئەو ئامرازەی پێبەخشیون کە بەهۆیەوە بە یەکسانی و ئازادی بمێنەوە، بەوەی لە کیشوەرێکدا دایناون سنووری نییە. جۆن لویس ئۆسۆلیڤانی نووسەریش لە دەوروبەری هەمان ماوەدا ئەو متمانەیەی بە دەستەواژەی چارەنووسی ڕوون دەربڕیوە. بە هاتنی سەدەی بیستەم، بڕواهێنان بە پەیامی جیهانی ئامریکا بە شێوەیەک پەرەی سەند کە بووە بڕواهێنان بەوەی کلیلی باختەوەری نێودەوڵەتی لە فراوانکردنی ئەو دەستکەوتانەدایە کە لە پشت چیرۆکی سەرکەوتووی ئامریکاوە ڕاوەستاون. هەتا هەموو دنیا بگرنەوە ولیام گنگز بێریان وڵاتە یەکگرتووەکان وەها وەسفەکە کۆمارێکە وەردەوردە ئەگۆڕێ بەڵام بەو پەڕی دڵنیاییەوە ئەگۆڕێ بۆ فاکتەرێکی ئەخلاقی باڵا لە پێشکەوتنی جیهاندا و بەناو بژیوانێکی پەسنکرا و لە ململانیەکانی جیهاندا وڵاتی گرتوەکان بە هەڵگرتنی ئەو هەڵوێستانە ئەو شێوازەی ئیزدیرا کرد کە سیاسەتی دەرەکی خۆی بەسەر شوێنەکانی تری جیهاندا بەڕێ ئەکرد. ڕەخنەی لە سیستەمی نێودەوڵەتی وێستڤاڵییە گرت و لە هەمان کاتدا هێزی وەک دواهەمین سزا پەسند ئەکرد. لە ماوەی نێوان ڕێبازی مۆنرۆ و جەنگی ئامریکا-ئیسپانیاشدا بێرۆکەی سیاسەتی دەرەکیی، پراکتیکەکانی و ستراتیژەکانی شوێنێکی کەمیان لە بیر و لێکدانەوەی ئامریکاییەکاندا ئەڵقەی سی و حەوت هەمینمان لە کتێبی هەنری کیسینگەر پێشکەش کردن تا ئەڵلقەیەکی نوێ و دیدارێکی نوێ سەرفراز بن.